سڵاو و ڕەحمەت و میهرەبانی خوای پەروەردگار لە هەموو لایەکتان طاعەت و عیبادەت لە هەموو لایەک قبول بێ ڕۆژی عەرەفە و ڕۆژوی عەرەفات ئاسوودەیی و بەختەوەری و لێخۆشبوونی خوای میهرەبان بە هەموو لایەکمان بەخشرا بێت خوای پەروەردگار لێی داواکارین هەموو ساتەوەختەکانمان جەژن و شادی و تاعەت و عیبادەت بێ ڕەبی هەموو لایەک گردنی ئازابێ و خوای پەروەردگار گردنمان لە دنیا و لە قیامەتە لە ئاگر و لە ناڕەحەتیەکان ڕزگار بکات لەو ساتە وەختەوەی کە خوا سبحانه و تعالی مرۆڤی لەسەر زەوی نیشتەجێ کردووە دەبێ من و تۆی مسوڵمان بزانین کە دوو بەرە لەسەر زەویدا بوونی هەبووە بەرەی خزمەت بەرەی ئاوەدانی بەرەی مرۆڤ دۆستی و ژیان دۆستی بەرەی حەیا بەرەی یەکتر لە ئامێزگرتن بەرەی دەبێ بزانین لە بەرامبەر ئەم بەرەیەدا بەرەیەکی ترمان هەیە کە بەرەی ئەنانیەت خودپەرستی بەرەی لوتبەرزی بەرەی لە خۆ ڕازی بوون بەرەی لە خوا یاخی بوون بەرەی لە خوا غافڵ بوون بەرەی قابیلی قاتیلی برای خۆکوش برەی بەرەی فرعون و نەمرود و هامانەکان بەرەی ئەبا جەهلەکان ئەو بەرانەی کە هەمیشە دژی مرۆڤ و مرۆڤایەتی بوون کە پێیان دەوترێ بەرەی ئەولیاء الشیطان یان حزب الشیطان کە لە قورئاندا تۆمار کراوە بۆیە بە پشتیوانی خوا سبحانه و تعالی لە زنجیرە وتارێکدا ناسینی شەیطان ڕێگاکانی شەیطان دادگاییکردنی شەیتان لە قورئاندا سەرەنجامی شەیتانی ئینس و جین لە قیامەتە لە زنجیرە وتارێکدا دەخەمە خزمەتتان بە پشتیوانی خوای پەروەردگار بۆ دەستخستنی وەڵامی بۆ ڕۆژانە پەناگرتن بە خوا بۆ ڕەجمی شەیتان بۆ وەستانەوە لە بەرامبەر شەیتاندا شەیتان لە قورئانی پیرۆزدا خوا سبحانه وتعالی هەشتا و هەشت جار وشەی شەیطان و الشیطانی لە حەفتا و هەشت ئایەتا بۆمان هێناوە ئیبلیس یانزە جار لە قورئاندا هاتووە لەو ساتە وەختەوەی بەرەی شەڕ بە سەرپەرشتیاری ئیبلیس یان شەیتان یان عەزازیل ئەم ناوانەی کە هەیە لە بەرامبەر خوای پەروەردگارا وەستایەوە دەیهێنمەوە یادی هەموو لایەکمان خوای پەروەردگار ئەمری کرد بە سەرجەم فریشتەکان سوژدە بەرن بۆ باوکمان ئادەم و مرۆڤ وەک ڕێز لێگرتنێک لەناو هەموویاندا شەیطان یەکێک بوو لەوانەی کە زۆر نزیک بوو لە خوای پەروەردگارەوە شەیطان بەڵام بێفەرمانی خوای پەروەردگاری کرد بەڵام فەرمانی خوای پەروەردگاری جێبەجێ نەکرد خوای پەروەردگار پێی فەرموو بۆ سوژدە نابەی بۆ ئادەم وتی من لەو باشترم انا خیر منه ئا لێرەوە نەخۆشی خۆپەرستی لە خۆ ڕازی بوون ئەنانیەت لوت بەرزی دەستی پێکرد خوای پەروەردگار فەرمووی دە لەعنەتی خوا لەسەر تۆ بێ هەتا ڕۆژی قیامەت چوونەوە بۆ مەحکەمەی بەردەمی خوای پەروەردگارە کە قیامەتە بەڵام ئەم شەیطانە ئەم ئیبلیسەی کە لە خوا یاخی بوو ئەم ئیبلیسەی کە داوای لە خوا کرد خوا هێشتیەوە لەسەر زەوی بەڵام یاخیبوونی دەست پێ کرد وتی چی قال ربی پەروەردگارە بما اغویتنی سەرنج بەن خۆی خۆی گومڕا کرد خۆی خۆی بێبەش کرد خۆی خۆی نەفرەت لێکراو کرد یان خوا نەفرەتی لێکرد کەچی ئەڵێ بیما ئەغوەیتەنی مادەم گومڕات کردم مادەم سرت لێ شێواندم ئەم بڕیارانەی دا جا سەرنج بن مسلمانانی ئازیز بزانن لە یەکەمین وتاردا باسکردنی شەیطان ناسینی شەیطان ڕێگاکانی شەیطان ئەوەی کە خوای پەروەردگار پێمان دەفەرموێ ئەی مرۆڤەکان إن الشیطان شەیطان لە بۆ ئێوە عەدووم مبین دژمنێکی ئاشکرایە بۆ حساب بۆ ئەم دژمنە ناکەن بۆ لە بەرامبەر ئەم دژمنەدا ناوەستنەوە بۆ ڕێگا و ڕێبازی ئەم دژمنەتان ناناسن هەتاوەکو تێنەکەون و نەکەونە داویەوە بڕیارەکانی شەیتان گوێ لێ بگرن لە قورئانی پیرۆزدا خوای پەروەردگار هەر هەمووی بۆ تۆمار کردوین تا من و تۆی مسلمان تێنەکەوین خوای پەروەردگار دەفەرموێ دوای جێگیربوونی ژیانی مرۆڤ لەسەر زەوی دەبێ پێغەمبەر و مرۆڤایەتی بزانن وكذلك جعلنا لكل نبي لە بەرامبەر هەموو یەکێک لە پێغەمبەراندا عەدووەن بەڵام شەیتانەکان کە لە جنۆکەن لە بەرامبەر پێغەمبەران و مرۆڤایەتیدا خوای پەروەردگار دەفەرموێت یوحی بعضهم إلى بعض زخرف القول غرورا قورآن دەفەرمێ شەیطانەکان وەحی بۆ لای یەکتری دەکەن دەچپێنن بە گوێی یەکتریدا قسەی بریق و باو حەرام جوان کردن حەڵاڵ ناشرین کردن کاری شەیطانە کە شوێنکەوتووانی شەیتانی لەسەر کۆ دەکەنەوە خوای پەروەردگار دەفەرموێ لە قورئاندا تۆماری کردو بۆ ئێمە ئەم دوژمنەتان بناسن زۆر دوژمنێکی ئاشکرا و ڕوونە چونکە بڕیاری داوە و وتویەتی یەکەم لە ئەقعودن لەهم سیڕاتەکە المستەقیم لە بەرامبەر ئەم قورئانەدا کە ڕێگا و ڕا ڕێگا و ڕێبازی ڕاستەقینەی مسلمانانە دەوەستمەوە ئەم ڕێگا و ڕێبازەیان لێ تێک دەدەم یەکەم بڕیاری پاشان ولأغوینهم ئەجمعین گومڕایان دەکەم سەریان لێ دەشێوێنم دەیانکەم بە بەندەی زۆر شتی تر پاشان بڕیارێکی دیکەی ئەوە بوو کە وتی لەئوزەینەنە لەهم فی الارض ژیانی دنیایان لا خۆش دەکەم قیامەتیان لەبیر دەبەمەوە حەڵاڵەکانیان لەبەرچاو دەخەم حەرامیان لا جوان دەکەم زینایان بۆ دەڕازێنمەوە بەڵام نیکاح و هاوسەرگیریان لەبەرچاو قورس دەکەم پاشان بڕیاری داوتی لەئوظلنهم هەموویان گومڕا دەکەم لە ڕێگایان لە ژیانیان لە شەویان ڕۆژیان ولأمنينهم هەمیشە ئاوات و تەمەنی زۆریان پێدەدەم ولآمرنهم فليغيرن خلق الله ڕازی نەبن بەو شێوازەی کە خوای پەروەردگار دروستی کردوون بۆیە دەبینن هەمیشە و هەردەم مرۆڤەکان وا لێ دەکەم ڕەخنە بگرن لە باڵایان ڕەخنە بگرن لە ڕەنگیان قین، کینە، دووبەرەکی هەمیشە بوونی هەبێ، ویصدکم عن ذکر اللە، نایەڵم تەسبیحات بکەن، نایەڵم زیکری بەیانیان و ئێواران بکەن، وە هەروەها فانساهم ذکر اللە، باسی دنیایی، باسی سەروەت و سامان، باسی مرۆڤەکان، باسی ئافرەت، ئەوەندە جوان دەکەم لاتان ناوی خواتان لەبیر دەبەمەوە، وعن الصلاة نوێژتان زۆر لا قورس دەکەم ڕێگای نوێژتان زۆر لێ دەگرم واتان مەژغوڵ دەکم دەکەم خوا دەفەرمێ الشیطان یعدکم الفقر هەمیشە دەتاترسێنێ بە فەقیری هەمیشە دەمتان دەستان گیرفانتان قوڵ دەکات ڕێگەتان لێ دەگرێ ببەخشن، ڕێگەتان لێ دەگرێ قوربانی بکەن، ڕێگەتان لێ دەگرێ هاوکاری هەژاران بکەن، هەمیشە دەتانترسێنێ و دنیاتان لێ یەنێتەوە یەک، ئەوە پیلانی شەیتانە قەیرانی ئابووری دروست دەکات، ئەوە پیلانی شەیتانە مرۆڤەکان برسی دەکات، ئەوە پیلانی ئیبلیسی نەگریسە مووچە دەکا بە وەرزی و خەڵکی بێ مووچە و بێ بووجە دەکات، شەیتان ویأمرکم بالفحشاء ئەمر دەکا بە هەموو کارێکی خراپە خوای پەروەردگار دەفەرمێ شەیطان ينزع عنهما لباسهما دەیەوێ ڕووتان بکاتەوە چونکە ئەوە نەبوو جلی لەبەری دایک و باوکمان ئادەم و حەوا داکەن کەواتە ناپۆشتەیی ڕووت و قووتی پیلانی شەیطانە ئافرەتان بزانن انما یدعو حزبه حزبی شەیتان لە ئینس و لە جن لەسەر زەویدا بانگەشە بۆچی دەکەن لیەکونو من اصحاب النار دەیەوێ خەڵکی وەکو خۆی دۆزەخی بن سەرنج بەن مسلمانان خوای پەروەردگار دەفەرموێ انه شەیتان ئیبلیس ئەحزابی شەیتانی یەراکم دەتان بینن چاودێریتان دەکەن بەتایبەتی ئیبلیس شەیتان دەتانبینێ کوردەواری ڕاست دەکا نەمردووە نەخەوتووە لەسەر زەویدایە پاشان شەیاطینە ئینسەکان بە ئەقماری صەناعی بە فەضائیات بەردەوام چاودێریتان دەکەن من حیث لا ترونهم بە جۆرێک چاودێریتان دەکەن و دەتان بینن ئێوە ئەوان نابینن ئەوان لە ئاسمانەوە بە بەردەوامی دیراسەی ژیانی ئێوە دەکەن دە ئەم دوژمنە سەرسەختەیە بناسن مسلمانانی ئازیز ئەوە کەمێک بوو لە پێناسەی قورآن بۆ ئەم دوژمنە سەرسەختە گومڕاکەرە ڕەجم لێکراوە سووتێنراوە دوورخراوە لە ڕەحمی خوای میهرەبان ئایا ئەم دوژمنەمان ئاوا ناسیوە ئایا حسابمان بۆ ئەم دوژمنە کردووە ئایا لە بەرامبەر ئەم دوژمنەدا نەخشە و پلان و بەرنامەمان داڕشتووە بێگومان نەخێر بەداخەوە قەیرانەکان گرفتە دنیاییەکان ئەم دوژمنە سەرسەختەی لەبیر بردوینەتەوە ئەی عیلاج و چارەسەر چییە؟ عیلاج و چارەسەر دوای ناسینی ئەم دوژمنەمان بریتییە لەوەی کە دەبێ ئێمە لە بەرەی عیباد الرحمن، لە بەرەی ئەولیاء الرحمن، لە بەرەی حزب اللە، واتە شوێنکەوتەی قورئان و سوننەت بین، واتە ڕێگا و ڕێبازی پێغەمبەرمان بگرین، لەو بەرەدا خۆمان ببینینەوە. عیلاج بریتییە لە پەناگرتن بە خودای میهرەبان، مسوڵمانانی ئازیز ئەو چەکەی کە دەبێ لە بەرامبەر شەیطاندا بوەستینەوە پێی ئەعوذ بالله من الشیطان الرجیم ئەعوذ خۆدانە پاڵ خوا پەناگرتن بە ذاتی ئەڵڵا خۆ تەسلیمکردن بە خوای پەروەردگار خۆ بە فەقیرزانین و خۆ بە لاواززانین و خۆ بە هەژارزانین لە بەرامبەر خوای میهرەباندا بۆ پەناگرتن لەم دوژمنە سەرسەختە گومڕاکەرە پەناگرتن بەخوای پەروەردگار ڕێگا و ڕێبازی پێغەمبەرانە سەیدنا نوح لە قورئاندا تۆمار کراوە فەرموویەتی ڕەبی ئینی ئەعوذ بکە پەنا دەگرم بە تۆ پەروەردگارە ئەن ئەسئەلەکە ما لەیسە لی به علم داوایەک پرسیارێک لە تۆ بکەم عیلمم نەبێ پەنا دەگرم بە تۆ خوایە لەو شۆڕشەی کە دەستی پێکرد لە بەرامبەر فیرعەوندا، لەو شۆڕشەی کە دەستی پێکرد بۆ ڕزگارکردنی قەومەکەی، بە پەناگرتن بە خوای پەروەردگار سەرکەوتوو بوو. پەنای گرت بە خوای پەروەردگار تا لە ستەم پارێزراو بێ. پەنای گرت بە خوای پەروەردگار تا لە پیلان و لە پیلانی شەیتان پارێزراو بێ. ئالی عیمران دوعا دەکات بۆ مەریەمە. ئەی جبریل پەنا دەگرم بە خوای پەروەردگار خۆم دەدەمە پاڵ خوای پەروەردگار لەوەی کە بمپارێزێ لە تۆ تۆش بمپارێزە شتێک نەکەی پێچەوانی بێ فەرمانی خوای پەروەردگار بێ هود أعوذ بك أن أسألك ما ليس لي به علم گەنجانی خۆشەویستم گەورەی موسا لە أعوذ بالله داوێن پاکی یوسف لە چیایە معاذ اللە چی پاراستی لە پیلانی زولەیخا چی پاراستی لە نێو هەموو دەرگاکان ڕزگاری کرد داوێنی خۆی پاک ڕاگر وتی معاذ اللە پەنا دەگرم بە تۆ خودایە بەڵێ یوسف لە کاتێکدا ویستی براکەی لای بمێنێتەوە و پێوانەکەی خستە ناو ئەو شمەکەی کە هی بنیامینی برای بوو بەم ناوانەی کە ناسراون لای خۆمان وتیان براکانی توخوا قوربان عەزیزی میسر ئێمە ستەممان کرد وەختی خۆی برایەکی کەمان کە یوسف بوو زوڵممان لێکرد توخوا با ئەم برایشمان بەرینەوە و بیبینەوە بۆ لای باوکمان کەسێک لە ئێمە بهێڵەوە چۆن دەبێ کەسێ کەسێکی نەکوشتبێ بکوژرێتەوە چۆن دەبێ کەسێ دزی نەکردبێ و دەستی ببڕێ چۆن دەبێ کەسێ خیانەتی نەکردبێ و پەنجەی خیانەتی بۆ درێژ بکرێ ئەمە ظلمە ئەمە ستەمە ئێمە پەنا دەگرین بەخوای پەروەردگار لەوەی کە ستەم بکەین خۆشەویستانم خاتەم الانبیا سەردار و گەورەی هەموو پێغەمبەران ئازیز و نوری چاومان محمد رسول اللە صلی اللە علیه وسلم لە قورئاندا چەندین جار پەنای گرتووە بە خوای پەروەردگار خوای پەروەردگار ئەمری پێکردووە خۆت و ئومەتەکەت پەنا بگرن بە خوای پەروەردگار بۆ خوێندنی قورئان دەسەرنج بن مسلمانانی ئازیز ئەگەر ویستان قورئان بخوێنن بڵێن اعوذ بالله من الشیطان الرجیم گەر اعوذ بالله بۆ خوێندنی قورئان هێندە زەرور بێ ئاخۆ دەبێ بۆ بوارەکانی تر چەندێک زەرور بێ پێغەمبەرمان لە قورئاندا خوای پەروەردگار دەفەرمێ پەنا بگرن بەخوا من هەمەزاتی الشیاطین لە هەموو پیلانی شەیطانەکان پێغەمبەری ئازیز مسلمانان ئاگادارمان دەکاتەوە و دەفەرمێ سوێن بە ئەڵڵا نە لە زەبوور نە لە تەورات نە لە ئینجیل نە لە صحف نە لەم قورئانەدا سوورەکانێک نەهاتوون گەورەتر بن ڕێزدارتر بن هاوشێوە و هاووێنەی سوورەتی قل ئەعوذ برب الناس قل ئەعوذ برب الفلق چەندێک دەتوانی ئەی عقبە لە هەموو نوێژەکانا بیخوێنە بەیانیان و ئێواران بیخوێنە پەنا بگرە بەخوای پەروەردگار لە دوژمنی ئینسان و جنۆکە لەوانەی کە بەندەکان لە خوا غافڵ دەکەن بەڵێ پێغەمبەرمان صلی الله تعالی علیه وسلم کە دەهات بۆ مزگەوت کە لە تەنهاییدا بوو کە لە تاریکاییدا بوو کاتێک منداڵێکی نەخۆش بکەوتایە هەر دەیفەرموو ئەعوذ بکلمات الله التامات من شر ما خلق پەنای دەگر بە خوای دانای باڵا پەنای دەگر بە خوای خاوەنی ئاسمانەکان و زەوی کە دەهات بۆ مزگەوت دەیفەرموو اعوذ باللە العظیم پەنا دەگرم بە زاتی گەورەی ئەڵڵا پەنا دەگرم وە بیوەجهیه الکریم بە ڕووی بەخشندەی خوای میهرەبان و سلطانه القدیم دەسەڵاتی هەر هەبووی خوای میهرەبان من الشیطان الرجیم باوکمان ئیبراهیم پێغەمبەری ئازیزیشمان منداڵێک نەخۆش بوایە منداڵێک لە دایک بوایە هەردووکیان دەیان فەرموو دژایەتی دەکات لەو ساتەوەختەوە پەنا دەگرم بە خوای پەروەردگار لەم شەیتانە سەرسەختە گومڕاکەرە بەڵێ ئیمانداران و ئازیزان و مسوڵمانانی بەڕێز لە وتاری یەکەمماندا مەبەستم بوو پێتان بڵێم ئەم دوژمنەمان بناسین ڕێگا و بڕیار و پیلانەکانی ئەم دوژمنەمان بناسین وە بیشزانین ئەم دوژمنەمان هێندە ترسناکە خوای پەروەردگار ئاگاداری کردووینەتەوە بەڵام ترسی ئەم دوژمنەمان کاتێک سەردەکەوێ کاتێک پیلانەکانی سەردەگرێ ئێمە پەنا نەگرین بە خوای پەروەردگار کەواتە ئەعوذ بالله من الشیطان الرجیم خۆدانە دەستی خوای پەروەردگار پەناگرتن بە خوای پەروەردگار عیلاجێکە و وتنی ئەعوذ بالله شەیطان دەتوێنێتەوە پابەندبوون بە شەریعەتی خوای پەروەردگارەوە دەتپارێزێ لە فیتنەی شەیتان بەڵام خۆشەویستانم نامەوێت تەنها باسی شەیتان بکەین لە زنجیرە وتارەکەدا شەیاطینی ئینس ئەحزابی ڕێگا و ڕێبازی شەیتان ڕۆشنکەرەوە لە ئینسانەکان بە تایبەتی زۆر مەبەستمە قسەی لەسەر کەم بەڵام لە وتاری یەکەمماندا ئەوەندە بەسە و پەنا دەگرم بەخوای ئاسمانەکان و زەوی و دەڵێم یا ئەڵڵاه یا حەی و یا قەیوم یا ڕەحمان و یا ڕەحیم خوای ئاسمانەکان و زەوی خوای شەو و ڕۆژ پەنا دەگرین بە تۆ یا ئەڵڵا لە فیتنەی شەیتان لە پیلانەکانی شەیتانمان پارێزە خوایە پەنا دەگرین بە تۆ بە وشە تەواوەکانت بە دەسەڵاتی هەر هەبووت بە وەجهی نورانی و ڕووناکت یا ئەڵڵا لە پیلانی شەیتانی ئینس و جنمان پارێزە خوایە ماڵ و منداڵمان بپارێزە خوایە ماڵ و منداڵمان بپارێزە خوایە حەیا و حیشمەتی دایکان و خوشکانمان بپارێزە خوایە گەنجانمان لە قەیرانەکان ڕزگار بکە خوایە گەنجانمان لە پیلانی شەیطان لە پیلانی قاچاخچیەکان لە پیلانی ئەوانەی دینیان دەدزن عەقڵیان دەدزن غیرەتیان دەدزن خوایە بیان پارێزە خوایە منداڵەکانمان بپارێزە خوایە وڵاتمان لە پیلانی ئەحزابی شەیطان بپارێزە